کاسێتی یازدەهەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی یەکەم لە لاپەڕە دوو سەد و نەوەد و نۆ. وتی، ناتوانین بڕوا بە هەستەکانمان بکەین و لەوانەیە هەستەکانمان فریومان بدەن. چۆن تکایە تێم گەیەنە. کاتێک خەون دەبینین هەست دەکەین ڕاستە جیاوازی ئەو شتانەی کە لە خەوندا دەیبینین لەگەڵ ڕاستیدا چییە؟ دیکارت دەڵێت کاتێک بیر لەم باسە دەکەمەوە هیچ لایەنێکی جیاواز نابینم کە لێی دڵنیا بم. هەروەها دەڵێت چۆن دەتوانین دڵنیا بین کە ژیانی ئێمە هەمووی خەون و خەیاڵێک زۆرتر نییە؟ یەپە وای دەزانی خەوتن لەسەر تەختی پاشای لە خەوندا دیوە. کاتێک لەسەر تەختی پاشا خەوتبوو وای دەزانی کە ژیانی جووتیاری ئەو لە خەیاڵێک زۆرتر نییە. دیکارتیش هەر بەم شێوە شکی لە هەموو شتێک دەکرد و فەیلەسووفانێکی زۆر لە پێش ئەودا درووستە لەم خاڵە گەیشتبوونە کۆتایی. کەواتە ڕێگەیەکی زۆریان نەپێوابوو. بەڵام دیکارت کۆشش دەکرد لە خاڵی سفرەوە بچێتە پێش. شکی لە هەموو شتێک دەکرد و هەر ئەم شکە بوو کە لێی دڵنیا بوو. لەم کاتەدا فیکرێک بە مێشکی داهات و شتێک زۆر ڕوونە. ئەویش شککردنی ئەوە کاتێک شک دەکات. بیر دەکاتەوەو کاتێکیش بیری کردەوە بوونەوەرێکی خاوەن بیرو عەقڵە هەروا کە خۆی دەیوت کۆکتیۆ ئارگۆسۆ یاخود بە ئینگلیزیەکەی کۆگیتۆ ئارگۆ سۆم. بە چ مانایەک بیر دەکەمەوە کەواتە هەم؟ ئەمە زۆر سەیر نییە؟ نا بەڵام دڵنیابوونی بەڵگەی ئەو جێی سەرنجە. ئەوەی کە لەناکاو خۆی بە بوونەوەرێکی خاوەن فیکر دەزانێ خاڵێکی گرنگە. لەوانەیە لێرەدا وتەی ئەفڵاتوون بێتە یادت کە دەڵێت ئەو شتەی بە عەقڵ تێی دەگەین ڕاستترە لەو شتەی کە بە هەستەکانمان پێی دەگەین. دیکارتیش هەر ئەم بڕوای هەبوو. ئەو بۆی دەرکەوت کە منێکی خاوەن عەقڵە، بەڵکو لە ئان و کاتدا ئەو منە خاوەن عەقڵە ڕاستترە لە جیهانێک کە بە هەستەکانمان تێی دەگەین. لێرەدا لە وتەکەی ئەفلاتون زیاتر ڕۆیشتبوو، لێکۆڵینەوەی فەلسەفیی دیکارت بە هیچ جۆرێک بە تەواوی نەگەیشتە کۆتایی. دوایی چی کرد؟ دیکارت پرسیاری لە خۆی کرد ئایا شتێکی تر هەیە کە بتوانین ئاوا بە دڵنیاییەوە تێی بگەین؟ گەیشتە ئەو ئەنجامە کە وێنەیەکی ڕوون و دیار لە بوونێکی تەواو و بێ عەیب لە مێشکیدا هەیە و ئەم دیمەنە هەمیشە لە فیکریدا بووە. بۆیە بۆی دەرکەوت کە ئەم دیمانەیە ناتوانێت بە هۆی خۆیەوە بێت. وتی، شیاو نییە گەر دیمانەی بوونێکی تەواو و بێ عەیب لە مێشکی کەسێکدا کە خۆی ناتەواو و ناکامڵە سەرچاوە بگرێت. کەواتە دیمانەی تەواو و بێ عەیب دەبێت لە بوونێکی لە بوونێکی تەواوەوە بێت. بە وتەیەکی تر لە خوداوە سەرچاوەی گرتبێت و بوونی خودا بۆ دیکارت بەم شێوەی کە هەرکەس بیر دەکاتەوە کە واتە هەیە زۆر ئاسان و سەرەتایی بوو. لێرەدا زوو ئەنجامی گرتووە. لە باسەکانی تردا زۆر ساناتر دەچووە پێش. بەڵێ ڕاست دەڵێیت. زۆر کەس ئەمە بە خاڵی لاوازی ئەو دەزانن. بەڵام ئەو وتەیە بە ئەنجام وەرگرتنی دیکارت نازانن، دیکارت لێرەدا لە هەوڵی سەڵماندنی شتێکدا نەبوو. بەڵکو دەیوت دیمانەی بوونێکی تەواو لە دەروونی هەمواندا هەیە و هۆی ئەمەش ئەوەیە کە گەر وێنەیەکی ئاوا تەواو نەبوایە، دیمانەیەکی ئاوایش لە دەروونی ئێمەدا نەدەبوو. وێنەی بێ عەیب ناتوانێ لە دەروونی منێکی خاوەن عەیبەوە سەرچاوەی بگرێ. بە وتەی دیکارت بوونی خودا لە دەروونی ئێمەدایە. فیکری خودا لە کاتێکەوە کە لە دایک دەبین وەکوو مۆری سەر بەرهەمێکی پیشەیی لە دەروونی یا پێشەیی لە دەروونی ئێمەدا جێگیر بووە. بۆ نموونە دیمانەی قەقنووس لە مێشکی مندا دروست دەبێ، بەڵام ئەمە نابێتە هۆی ئەوەی کە قەقنووس بوونێکی ڕاستەقینەی هەیە. ئەگەر دیکارت لێرە بوایە دەیوت دیمانەی قەقنووس پێویست ناکات ببێت. لە حاڵێکدا کە پێویستی تێگەیشتن لە دیمانەیەکەوەیە کە شتێکی بەوجۆرە بوونی هەبێت. بە وتەی دیکارت ئەم چۆنەتییە هەر ئەوەندە بۆ ڕاستی دەگۆڕێ کە دیمانەی یەکسانبوونی دووری هەر خاڵێکی ناو بازنە لە ناوەندەکەیەوە هەیەتی. هیچ بازنەیەک نییە کە تایبەتمەندییەکی ئاوای هەبێت و هەروەها ناتوانین بوونێکی تەواو بێ عەیب پەیدا بکەین کە خاوەنی گرنگترین تایبەتمەندی خۆی نەبێ ئەو تایبەتمەندییە هەمان بوونە. شێوازێکی فیکری سەیرە. بێشک شێوە فکرێکی عەقڵییە. دیکارت وەکو سوقرات و ئەفلاتون پێی وابوو لە نێوان عەقڵ و ژیاندا پێوەندییەک هەیە. هەرچی شتێک تێگەیشتنەکەی بۆ عەقڵ ئاسانتر بێ بوونی ئەو پێوەندییە زۆرتر لە ڕاستییە و نزیکە. تا ئێرە دیکارت گەیشتۆتە دوو ڕاستی، یەکەم ئەوەیە کە خۆی بوونەوەرێکی خاوەن توانای بیرکردنەوەیە و دووەم ئەوەیە کە بوونەوەرێکی تەواو و بێ عەیب بوونی ڕاستەقینەی هەیە. بەڵێ ئەو لەم خاڵەوە دەست پێ دەکات. دەربارەی ئەو بۆچوونانە کە ئێمە سەبارەت بە جیهانی دەرەوەی خۆمان، بۆ نموونە هەتاو و مانگ ئەمانە ئەو شکە هەیە کە ئەمانە خەیاڵ بن. ئەو تایبەتمەندیانە بە شێوەی بیرکاری و پێوانەیی ئەندازە دەگیرێن و بۆ نموونە درێژی و پانی و قووڵی ئەوان پێوانە دەکرێ. ئەم تایبەتمەندییە پێوانەییانە بۆ عەقڵ هەر ئەوەندە ڕوونە کە ڕاستییەکی وەکوو توانای بیرکردنەوەی مرۆڤ هەیەتی. تایبەتمەندی چۆنێتیش وەکوو ڕەنگ و بۆن و تام بە هەستەکانمانەوە هەڵواسراوە. کەواتە سرووشت خەون و خەیاڵ نییە. نا. لەم بارەیەشەوە دیکارت دیسان بەهرە لە بۆچوون و دیمانە بەرچاوهێنراوەکانی ئێمە وەردەگرێت. کاتێک عەقڵ شتێک بە ڕوونی دەناسێت کە پەیوەندی بە تایبەتمەندی شێوازی بیرکارییەوە هەیە. کەواتە ئەو بۆچوونە درووست دەردێت. چونکە خودای بێ عەیب کەس فریو نادات و دیکارت باس لە دڵنیاکردنەوە و متمانەی خودا دەکات و دەڵێت، ئەو شتەی کە ئێمە بە عەقڵی خۆمان هەستی پێدەکەین لە شوێن و ڕێزی ڕاستیدایە. زۆر باشە. کەواتە تا ئێرە دیکارت بۆی دەرکەوتووە کە بوونەوەرێکی خاوەن توانای بیرکردنەوەیە. خودا هەیە و هەروەها جۆرێک جیهان و ژیانی دەرەکی هەیە. بەڵێ. بەڵام ژیانی دەرەکی و ژیانی دەروونی ئەندێشە و فیکر لە یەک جیاوازن. دیکارت ئێستا دەڵێ کە دوو جۆر ژیان یا هەوێنی جیاواز هەیە و یەکیان هەوێنی فیکر و ئەندێشەیە و ئەوەی تر هەوێنی چۆنێتی یا مادەیە. دەروون و فیکر و ئەندێشە بوونی ئاشکرای نییە و هیچ شوێنێک لە سروشت داناگرێ. کەواتە ناتوانین بە سەر بەشی بچووکتردا دابەشی بکەین. بەڵام مادە چۆنیەتیە و دوور لە ناسین و فیکر و ئاگاداریە، کەواتە دەتوانین بەسەر کەرتی بچووکتردا دابەشی بکەین و هەروا لە ناو هەوا و سروشتدا شوێنی خۆی داگیر دەکات. دیکارت پێی وابوو هەردوو هەوێنەکە لە خوداوە سەرچاوەیان گرتووە، چونکە تەنیا خودایە کە جیاواز و سەربەخۆیە لە هەر شتێک کە بوونی پەیدا کردووە، لەگەڵ ئەوەی کە ئەندێشە و مادە هەردووکیان لە لایەن خوداوەیە، بەڵام ئەم دوو هەوێنە هیچ نزیکییەک و لێکدانەوەیەکیان پێکەوە نییە. ئەندێشە بە تەواوی لە مادە سەربەخۆیە و بە پێچەوانەشەوە ڕەوتی مادە بە تەواوی لە ئەندێشە جیاوازە. کەواتە دیکارت خولقاندنی لەلایەن خوداوە کرد بە دوو بەش، بە دروستی وایە. ئێمە دیکارت بە دوو کەرت خواز دەناسین، بە مانای کەسێک کە بڕوای بە دوو کەرت بوونی قووڵی نێوان ژیانی فکری و ژیانی مادییە. بۆ نموونە مرۆڤ خواستی دەروونی هەیە حەیوانات هەموویان پەیوەندیان بە ماددەوە هەیە. ژیان و بزەی ئەوان میکانیکە دیکارت حەیوان بە جۆرێک ماشینی چڕ و ئاڵۆزی خۆ کار دەزانێت و دەربارەی ژیانی مادی ڕوانینێکی بە تەواوی میکانیکی هەیە دروست وەکوو ماددە گەراکان. من شکم هەیە کە هێرمێس تاقە ئامێرێکی میکانیکی بێت. وا دیارە دیکارت حەیوانەکانی زۆر خۆش دەویست و بەڵام ئێمە چی؟ ئێمەیش ماشێنی خۆکارین. یاخود ئێمەیش ماشێنی خۆکارین؟ هەم هەین هەم نین. دیکارت گەیشتە ئەو ئەنجامە کە مرۆڤ خوڵقێنراوێکی دوو لایەنەیە کە هەم دەتوانێت فکر بکاتەوە و هەم لە سروشتدا شوێنێک داگیر بکات. کەواتە هەم مەیل و ئیشتیای هەیە هەم جەستەیەکی مادی. پێش لەو، ئاگۆستینۆس و تۆماس ئاکۆیناس شتێکی نزیک لەم بۆچوونەیان باس کردبوو. ئەوەی کە مرۆڤ جەستەیەکی وەکو حەیوانی هەیە و هەم ڕۆحێکی هاوشێوەی فریشتەی هەیە. بە بڕوای دیکارت جەستەی مرۆڤ ماشینێکی تەواو و بێ عەیب و چڕ و پڕە. بەڵام مرۆڤ خاوەنی ئیشتیای دەروونیشە بە جۆرێک کە دەتوانێ بە تەواوی سەربەخۆ لە جەستە کار بکات. کردارە جەستەییەکان لە سەربەخۆیی و کراوەیەکی ئاوا بێبەشن و شێنکەوتووی یاسای تایبەت بە خۆیانن. ئەو شتەی کە بە عەقڵمان بیر دەکەینەوە نەک لە جەستەی ئێمەدا، بەڵکو لە دەروونی ئێمەدا ڕووئەدات کە بە تەواوی لە ژیانی مادی جیاواز و دوورە. شتێکی تریش هەیە کە دەبێت باسی لێ بکەین، دیکارت ڕەتی نەدەکردەوە کە حەیوانەکانیش لەوانەیە بتوانن فیکر بکەنەوە، بەڵام ئەگەر توانای بیرکردنەوەیان هەبێ، هەر ئەو دوو کەرت بوونی فیکر و ژیانی مادە لەوانیشدا دروستە. ئەڵبەت لەوە پێش باسی ئەم شتەمان کردووە کاتێک من بڕیارەدەم بە دوای پاسدا هەڵبێم بە تەواوی دەزگای خۆکارم دەکەوێتە کار و ئەگەر فریای پاسەکە نەکەوم فرمێسکەکانم دێنە خوارەوە تەنانەت دیکارتیشەوە ڕەت ناکاتەوە کە لە نێوان شتیای دەروون و جەستەدا بەردەوام بڕیار و کاردانەوەی بڕیار بەرپایە بە بڕوای ئەو مادامێک کە ڕۆح لە جەستەدا جێگیر بووە، لە ڕێگەی ئەندامێکی تایبەتەوە لە ناو سەردا کە بە ڕژێنەر یاخود غودەی سنەوبەری ناوی دەبات، بە مێشکەوە پەیوەست دەبێت و لێرەدایە کە بڕیاری مێشک و کاردانەوەی بڕیار بەردەوام لە نێوان مێشک و مادەدا ڕوو ئەدات و بەم شێوە فیکر و ئشتیها لە ژێر کاریگەری هەست و هەوەسدایە کە پێویستە جەستەییەکانی مرۆڤ دابین دەکا. بەڵام دەروون دەتوانێ خۆی لەم جۆرە وەسوەسە خراپ و پەستانە جیا بکاتەوە و سەربەخۆ لە جەستە کار بکات. مەبەست ئەوەیە کە عەقڵ هاوساری کارەکان بە دەستەوە دەگرێت و چونکە تەنانەت ئەگەرچی من تووشی سکێشەیەکی سەخت بووبێتم بەڵام کۆی سێ سووچی سێ گۆش هەر سەد و هەشتا بە پلەی پێوانەیە. کەواتە مرۆڤ دەتوانێ بەسەر نیازە جەستەییەکاندا زاڵ بێت و لە ڕووی عەقڵەوە کار بکات. لەم باسەدا دەروون لە جەستە گرنگ و مەزنترە و ئەگەر قاچەکانمان پیر ببن، ئەگەر پشتمان بچەمێتەوە و ددانەکانمان بکەون. بەڵام چونکە عەقڵمان کار دەکا وەڵامی پرسیاری، دوو لەگەڵ دوو هەر دەبێتە چوار چونکە عەقڵ پیر و لاواز و پەڕپووت نابێت. بەڵکو جەستە و لەش و ئەندامەکانن کە پیر دەبن. بە بڕوای دیکارت دەروون و خواستی دەروون هەمان ئەندێشە و فیکرە و هەست و هەوەسی خراپە وەکو قین و هەوەس زۆرتر پێوەندییان بە کردارەکانی جەستەیی ئێمەوە هەیە کەواتە بەشێکن لە ژیانی مادی. من ئێستایش لەوەدا ماوم کە چۆن دیکارت جەستەی مرۆڤ لەگەڵ ماشینێکی خۆکاردا هەڵدەسەنگێنێت. بنەمای ئەم هەڵسەنگاندنە فریو و دڵبەستنی زیاد لە ئەندازەی خەڵکی ئەو دەورانە بوو بە ماشینەکان و شێوەی کاری کاژمێرەکان کە وایان دەزانی هەر لە خۆیانەوە دەکەونە کار. وشەی خۆکار هەر ئەو مانایە دەگەیەنێت، شتێک لە خۆیەوە لە جووڵە و کارکردندایە. بۆ نموونە کاژمێر بە دەستی مرۆڤ دروست دەکرێت و کۆک دەکرێت، دیکارت جەختی لەسەر ئەم خاڵە دەکردەوە. کە دروستکردنی شتانێکی سەیروسەمەری لەوشێوە لە هەڵسەنگاندن لەگەڵ ئێسک و ماسولکە و دەمار و جەستەی مرۆڤ و حەیوان لە ڕاستیدا شتێکی زۆر کەمنرخە کە بێجگە لە چەند بەشێکی جیاواز کە لەسەر یەک بنەما دانراوە هیچ شتێکی تر نییە کەواتە خودا بۆچی ناتوانێت جەستەی مرۆڤ یا حەیوان لەسەر بنەمای شتێکی میکانیکی دروست بکات ئەم ڕۆژانە زۆر باس لە عەقڵی دەستکرد دەستکرد دەکرێت بەڵێ ئەمەیش یەکێک لە ئامێرە خۆکارەکانی دەورانی ئێمەیە چەندەها ئامێرمان دروست کردوە کە زۆر جار خۆمان فریو ئەدەین یا خۆمان فریو ئەدەن تا ئەو شوێنە کە شک لە بوون و نەبوونی عقل و بیری ئەوان دەبین ئەگەر دیکارت ئەم ئامێرانەی بدیایە بێشک دەکەوتە ترس و تێڕامان. لەوانەیشە بکەوتایەتە دوودڵیەوە کە ئایا عەقڵی مرۆڤ ئەوەندەیش ئازاد و سەربەخۆیە کە ئەو دەڵێت؟ کۆمەڵێک فەیلەسوف هەن پێیان وایە کە ژیانی مەعنەوی مرۆڤ ئازادترە لە کردەوە جەستەییەکانی ئەو. ڕۆحی مرۆڤ وەکو عادەت زیاد لە ئەندازە چڕتر و ئاڵۆزترە لە هەر جۆرە بەرنامەیەکی کۆمپیۆتەری. بەڵام ئەو کەسانەیش کەم نین کە دەڵێن ئێمە ئازادتر لە ئامێرەکان نین. سۆفیا وەرە سۆفیا وەرە دەمەوێت شتێکت پیشان بدەم. ئالبێرتۆ هێمای بۆ مێزێکی گەورە لە کۆتایی ژوورەکەدا کرد کۆمپیۆتەرێکی بچووک یا کۆمپیوتەرێکی بچووک لەسەر مێزەکە بوو لەگەڵ سۆفیا چوونە لای کۆمپیوتەرەکە ئالبێرتۆ کۆمپیۆتەرەکەی داگیرسان و پیتی سین لەسەر شاشەی کۆمپیوتەرەکە دەرکەوت وشەی لەیلای نووسی و بۆ سۆفیای باس کرد کە ئەمە بەرنامەیەکی پێشکەوتووی فێربوونی زمانە. دوای تۆزێک نووسراوەیەک دەرکەوت سڵاو، من ناوم لەیلایە بە ئاسوودەیی دانیشتوون. سۆفیا سێ دوگمەی، ب، لام، یا با، لام، یا، ی داگرت. نووسی بەڵێ. ئەگەرچی بە پێوەیش بوو بەڵام ئالبێرتۆ کورسی بۆ هێنا. دێڕێک دەرکەوت ناوی تۆ چییە؟ سۆفیا نووسی، سۆفیا ئامۆنسۆن. وەڵامی دایەوە، ژمارەی سێ، کۆڵانی کلور، بە ناسینت خۆشحاڵ بووم، سۆفیا ئەڵبەت بۆ گەیشتنی یادی پانزە ساڵیت ڕۆژژمێری دەکەیت. سۆفیا تێڕاما. من لە مانگی لە مانگی ئوتی هەزار و نۆ سەد و هەشتا و هەشت لە ئاتلانتا دروستکراوم. لە بیست و هەشت ی مانگی مارسی هەزار و نۆ سەد و نەوەد لە زانستگەی نەروێژ بۆ زمانی نەرویژی وەرگەڕێندراوم. اوه. وتم ڕستەی تەواو بنووسە. تەنیا وتم اوه. من لە وشە نائاساییانە تێناگەم. ژمارەیە وشانەی کە بە من دراوە، سەد هەزار وشەیە نزیکترین شتێک کە من بۆ ئەو وشە دەتوانم پەیدای بکەم وشەی، وەحیە. وەحی پەیوەندی بە ئایین و داستانی عیساوە هەیە. سۆفیا تۆ مەسیحیت؟ نازانم. زۆربەی کات نەزانین هەنگاوێکە بۆ فێربوون. سوقرات و دیکارتیش لەوانەیە هەروەهایان وتبێت. سۆقرات فەیلەسوفی یۆنانیە کە لە سێ سەد و نەوەد و نۆ تا چوار سەد و حەفتا ی پێش زاییندا دەژیا. ئەگەر زانیاری زۆرت دەربارەی ئەو دەوێت دەست بە دوگمەی ئێف ئەیت یا ئێف هەشتدا بنێ. دیکارت فەیلەسوفی فەرانسەیی بوو کە لە هەزار و پێنج سەد و نەوەد و شەش تا هەزار و شەش سەد و پەنجا دا دەژیا. ئەگەر زانیاری زۆرت دەربارەی ئەو دەوێت دوگمەی ئێف سێڤن داگرە. زۆر سپاس هەرەوەندە بەسە دەتوانم پرسیارێکی تر بکەم؟ خۆشحاڵم کە وەڵامەکەم بەس بوو پرسیاری دوایی بکە ئالبێرتۆ بەهێواشی پێکەنی سۆفیا نووسی هێڵدە مۆلێرکناگ کێیە؟ هێڵدە مۆلێرکناگ لە لیلەسێن دەژی و تەمەنی دروست بە ئەندازەی تەمەنی تۆیە ئەمە لە کوێوە دەزانیت نازانم ئەم زانیاریانە لە هاردی مندایە سۆفیا هەستی بە دەستی ئالبێرتۆ لەسەر شانی کرد و ئالبێرتۆ وتی، من زانیارییەکی کەمم دەربارەی هیلدە داوە بە کۆمپیوتەرەکە. سۆفیا نووسی دەربارەی هیلدە چی دەزانی؟ باوکی هیلدە چاودێری نەتەوەیەکگرتووەکانە لە لوبنان. پلەی سەرگوردی هەیە و بەردەوام کارت پۆستاڵ بۆ کچەکەی دەنێرێت. دەمەوێت ئەو پەیدا بکەیت. ناتوانم. لە هیچ کام لە لە فایلەکانی مندا نییە و من بە ناوەندێکی کۆمپیوتەری تریشەوە پێوەندیم هەیە. وتم پەیدای بکە. لەوانەیە تووڕە بووبێتی سۆفیا. ئەم هەموو هێمای تێڕامانە نیشانەی هەستی توند و تووڕەییە. من دەمەوێت لەگەڵ باوکی هیلدا وتووێژ بکەم. کێشەی تۆ ئەوەیە کە خۆڕاگر نیت. ئەگەر دەتەوێت دەربارەی منداڵیت باس بکەی، دوگمەی ئێف ناین واتە ئێف نۆ داگرە. ئالبێرتۆ دیسان دەستی خستە سەر شانی، ڕاست دەڵێت. لیلا تەنیا کۆمپیوتەرێکە جامی جیهان نوێن جامی جیهان نوێن نیە سۆفیا نوسی بێدەنگ بە هەرجۆرێ هەرجۆرێک پێت خۆشە سۆفیا ناسینی ئێمە تەنیا سیانزە خولەک و پەنجا و دوو چرکە درێژەی کێشا من وشە بە وشەی قسەکان لە خۆمدا ڕادەگرم ئێستا بەرنامەکە تەواو دەکەم پیتیسین دیسان هاتەوە سەر شاشەی کۆمپیوتەرەکە. ئالبێرتۆ وتی، ئێستا دەتوانین بچین لە شوێنی خۆمان دانیشین. بەڵام سۆفیا دەستی دەنا بە دوومەی تردا و نووسی، کناگ. دوای ئەوە ئەم ڕستەیە دەرکەوت، من لێرەم. ئەمجارە ئالبێرتۆ تێڕاما، سۆفیا نووسی، تۆ کێیت؟ سەرگورد ئالبێرت کناگ لە خزمەتدایە. ڕاستەوخۆ لە لوبنانەوە هاتمەوە، چ وتەیەکت هەیە؟ ئالبێرتۆ بە تووڕەییەوە وتی ئەو فێڵبازە بە دزییەوە هاتووەتە ناو کۆمپیوتەرەکەی من. بە سۆفیای وت بچێتە کەنار کە خۆی لە پشت کۆمپیوتەرەکەوە دانیشت و نووسی تۆ چۆن هاتیتە ناو کۆمپیوتەری من؟ کارێکی سەخت نەبوو. من بۆ هەر شوێنێک بمەوێت دەچم. تۆ وایرۆسی کۆمپیوتەری. هێواش هێواش. من ئێستا تەنیا وایرۆسی زاوزێم و بەس. دەتوانم پیرۆزباییەکی تایبەتی بنێرم؟ نا زۆر سپاس بە ئەندازەی تەواوت ناردووە. بە خێرایی دەیڵێم هەمووی ئەم کارانە بە شانازی تۆوەیە هیڵدەی خۆشەویست. جارێکی تر یادی پانزە ساڵەییت پیرۆز بێ. تکایە ببوورە کە ئاوا وەڵامت بۆ دەنێرم. بەڵام پێم خۆشە بۆ هەر شوێنێک دەچی پیرۆزبایی من لە ئاسمان و زەویەوە بگاتە دەستت بە قوربانی تۆ بم زۆر ئاواتەخوازم کە هەرچی زووتر بە توندی بە ئامێزت بگرم پێش لەوەی ئالبێرتۆ بتوانێ شتێک بنووسێ بە پیتی سی یا پیتی سی لەسەر شاشەکە دەرکەوت ئالبێرتۆ نووسی فایلەکانی کناگ ئەم زانیاریانە لەسەر شاشەکە دەرکەوت ئالبێرتۆ نووسی فایلەکانی کناک پاک بکەرەوە. پاشان کۆمپیوتەرەکەی کوژاندەوە. وتی زۆر باشە. ئیتر سڕیمەوە. بەڵام خودا دەزانێ کە جارێکی تر لە کوێوە سەردەر دێنێت. هەروەها کە دانیشتبوو سەیری شاشەکەی دەکرد وتی خراپتر لە هەمووی ئەم ناوەیە ئالبێرت کناک. بۆ یەکەمین جار سۆفیا بۆی دەرکەوت کە ئەم دوو ناوە زۆر لێک نزیکن، ئالبێرت کناگ و ئالبێرتۆ کناکس، بەڵام ئالبێرتۆ ئەوەندە تووڕە بوو کە سۆفیا نەیوێرا هیچ پرسیارێکی لێ بکات و دیسان چوون لەسەر کورسییەکان دانیشتن. ئێسپینۆزا خودا هەڵسوڕێنەری شانۆی بووکەڵەکان نییە ماوەیەکی زۆر بێدەنگ دانیشتن دوای سۆفیا دەستی کرد بە قسەکردن هەوڵیەدا فکری ئالبێرتۆ لەو شتێک کە ڕووی داوە دوور بخاتەوە وتی، دیکارت مرۆڤێکی سەیرو سەمەر بوو، هیچ کاتێکی هیچ کاتێک ناوبانگی دەرکرد؟ ئالبێرتۆ پێش لەوەی وەڵام بداتەوە چەند هەناسەیەکی قووڵی هەڵکێشا. دیکارت گرنگییەکی زۆری بوو، بە تایبەت بۆ فەیلەسووفە گەورەکانی تری وەکو بارۆش، ئیسپێنۆزا کە لە هەزار و شەش سەد و سی و دوو تا هەزار و شەش سەد و حەفتا و حەوت دا دەژیا. سەبارەت بەویش باسم بۆ دەکەیت؟ بەڵێ مەبەستم ئەوەیە چیتر ناهێڵین هێرشی سەربازی لەمپەرێک دروست بکات بۆ کارەکانمان من گوێڕایەڵم. ئیسپینۆزا لە کۆمەڵگای یەهودی ئامستەردامدا گەورە بوو، بەڵام بەهۆی لادانی لە بیرەکانی کۆمەڵگا و بۆچوونە نوێکانی بە کافر ناسرا و لەلایەن کۆمەڵگاکەیەوە لۆمە کرا. لە دەورانی نوێدا کەمتر کەسێک بەهۆی چۆنیەتی بیرکردنەوەیەوە دەکەوێتە ژێر باری تاوان و بەدوادا گەڕان. هەمووی ئەمانە بەهۆی ئەوە بوو کە ڕەخنەی لە ئایین دەگرت. دەیوت یەهودیەت و مەسیحیەت بەو وتارە وشک و بێمانایانەوە، هەروەها پەروەردە ئایینیەکانەوە خوویان یا خۆیان ڕاگرتووە. ئەو یەکەم کەس بوو کە شیکردنەوەیەکی مێژوویی و ڕەخنەئامێزی بۆ کتێبی پیرۆز بەکارهێنا. تکایە ڕوونی بکەرەوە. ئیسپینۆزا ئەوەی ڕەت کردەوە کە کتێبی پیرۆز وشە بە وشەی لەلایەن خوداوە هاتووە. وتی، لە کاتی خوێندنەوەی تەورات و ئینجیلدا بەردەوام دەبێ لە یادی ئەوەدا بین کە ئەمانە لە چ کاتێکدا نووسراوە. خوێندنەوەی ڕەخنەئامێزی ئەو وتارانە بە جۆرێک کە ئەو پێشنیاری دەکرد پەردەی لەسەر چەند شتی دژ بە یەک لادا کە لە تەواوی پەروەردەکانی مەرجی نوێی عیسادا هەیە کە ئێمە بە نوێنەری خودای دەزانین. پەروەردەکانی عیسا جۆرێک ڕزگاربوونە لە سەختی وشکی ئاینی یەهودی. عیسا بانگەوازی ئاینێکی عەقڵی دەکرد کە خۆشەویستی و سۆزی لە سەرووی هەموو شتێکەوە دەزانی. بە تێگەیشتنی ئیسپینۆزا مەبەستی عیسا سۆزی خودا و سۆزدار بوون بە مرۆڤ بوو. بەو جۆرەش مەسیحییەت لە پەروەردە و شێوازی وشک و ڕێوڕەسمی ئاسمانی تایبەت بە خۆیدا گیرۆدە بوو. وا دیارە کەنیسە و نە کلیسا فیکرەکانی ئیسپینۆزایان وەرنەگرتووە و پێیان قەبووڵ نەکراوە. بارودۆخەکە بە ڕاستی سەخت و سەغڵەت بوو، تەنانەت خێزانەکەیشی لێی دوور کەوتنەوە. هەوڵیانەدا بە هۆی ئەو وتە نوێیانە لە میراتی باوکی بێ بەری بکەن. سەیر ئەوەیە کە لایەنگری لە ئاواتی دەربڕینی بیروبۆچوون و هەروەها لە باسی هەڵکردنی ئاڵای ئاییندا کەمتر کەسێک بە سەختی و ڕاشکاوی ئەو دوواوە بە هەر جۆرێک بێ بەربەرەکانی و دژایەتیی قورس لەگەڵ ئەودا، بووە هۆی ئەوەی کە ئێ سپێنۆزا گۆشەنشینی و دووری لە کۆمەڵ هەڵبژێرێت و خۆی بە تەواوی بۆ فەلسەفە تەرخان بکات. بۆ پەیداکردنی بژێو و گوزەرانی ژیان، زەڕەبینی دەتاشی کە چەند دانەیەکی بەرمن کەوتووە. زۆر سەرنج ڕاکێشە. بژێوی ژیان لە ڕێگای دروستکردنی زەڕەبینەوە بۆ ئێسپێنۆزا شتێکی سەمبولی و نیشانەیی بوو. فەیلەسوف بە مانای کەسێکە کە دەبێتە یاریدەدەری خەڵک. بەڵکو بە ڕوانینێکی نوێوە بڕواننە ژیان. لە ڕاستیدا یەکێک لە بنەما و پایەکانی فەلسەفەی ئێسپێنۆزا ئەوەیە کە دەبێت لە ڕوانگەیەکی هەمیشەیی بوونەوە بڕوانینە شتەکان. ڕوانگەی هەمیشەیی بوون؟ بەڵێ، سۆفیا، ئایا وا بیر دەکەیتەوە کە بتوانی ژیانی خۆت لە کەشوهەوایەکی ئاسمانیدا بخوڵقێنیت، بەو مانایە کە خۆت و ژیانت لە ئانوساتی ئێستا و بارودۆخی ئێستادا هەڵبسەنگێنی؟ کارێکی ئاسان نییە. بیهێنە بەرچاوت کە تۆ بەشێکی بچووکی لە جیهانی سرووشت، بەشێک لە تەواوی ئەم جیهانە گەورە. وابزانم لە مەبەستت تێگەیشتم. ئایا دەتوانیت تەواوی مەبەستم هەست پێ بکەی؟ ئایا دەتوانیت بە یەک نیگا تەواوی سروشت یا ڕاستتر تەواوی جیهان پێکەوە تێ بگەیت؟ وا نازانم. لەوانەیە پێویستیم بە جۆرێک زەڕە بین بێ. مەبەستم تەنیا هەمیشەیی بوونی شوێن نییە. هەمیشەیی بوونی کاتیش دەگرێتەوە. ڕۆژگارێک سی هەزار ساڵ لەمەوبەر مێرمنداڵێک دەژیا، ئەو بەشێکی زۆر ورد بوو لەم سروشتە. دڵۆپێک لە ناو دەریایەکی بەربڵاو بوو. تۆیش سۆفیا بەشێکی زۆر وردی لە ژیانی سروشت. هیچ جیاوازییەک لە نێوان تۆ و ئەو مێردمنداڵەدا نییە. بێجگە لەوەی کە ئێستا زیندووم. بەڵێ ئەمە هەر ئەو شتەیە کە دەمویست بیهێنیتە بەر چاوت. تۆ سی هەزار ساڵی تر کەی دەمێنیت؟ نوێگەرایی ئیسپینۆزا هەر ئەوە بوو؟ نەک بە تەواوی. ئەو نەک هەر وتی هەموو شتێک سروشتە بەڵکو خودا و سروشتی بەیەک دەزانی. وتی خودا هەموو شتێکە و هەموو شتێک لە خودایە. کەواتە بڕوای بە یەکێتی خودا و سروشت بوو. دروستە. بە بڕوای ئیسپێنۆزا خودا جیهانی نەخوڵقاند کە خۆی لە کەنارەوە بوەستێت. بەڵکو خودا خودی جیهانە. جار بە جار ئەمە بە شێوازێکی جیاوازتر باس دەکات و دەڵێت جیهان لە خودادایە. ئەمە هەر ئەو شتەیە کە پۆڵس چووە سەریاڵی ئاریۆ پاگۆس و وتی، ئێمە لەودا دەژین و لەودا ژیان و بزاڤمان هەیە. بەڵام ڕێگە بدە با بەڵگەهێنانەوەی خودی ئێسپێنۆزا بگرینە بەر، گرنگترین نووسراوەی ئەو، ئەخلاق بە هۆکاری ئەندازەیی بوو.